بڵێ وانیە سوێند بە پەروەردگارم ئەو قیامەتەتان بۆ دێ خوا زانای هەموو پەنهانەکانە لە خوا گوم نابێ قورسایی گەردیلەیەک لە ئاسمانەکان و زەویدا وە بچوکتر و گەورەتر لەوە نیە ئیلا لە کتێبێکی ئاشکرا و ڕووندایە. لیجزی الذین آمنوا وعملوا الصالحات. بەڕاستی لەلایەن خۆمانەوە بەهرەیەکی گەورەمان بە داوود بەخشیبوو، ئەی چیاکان و باڵندەکان لەگەڵ داوود زیکر و تەسبیح بڵێنەوە، وە ئاسنمان بۆ نەرم کردبوو. أن اعمل سابغات وقدر في السرد. وە لە نێوەڕوان تا ئێوارانیش مانجێ ڕێگەی دەبڕی و مسمان بۆ تواندەوە وەک کانیاو دەڕۆی وە هەندێ لە پەریەکانمان ڕام هێنابوو لەبەر دەستیا کاریان دەکرد بە فەرمانی پەروەردگاری و ئەگەر هەر کام لەوان لە فەرمانی ئێمە لابدا سزای ئاگری هەڵگڕاوی پێ دەچێژین. لە پەرستگا و پەیکەر و چەندین قاپی نانخواردن وەک حەوزی گەورە و چەندین قازان و مەنجەلی دامەزراو نەدەجووڵان لەبەر گەورەییان، ئەی ئالی داوود، شوکرانەبژێری خوا بکەن، بەڵام کەمێ لە بەندەکانم بۆ خوا سوپاسگوزارن. ئینجا کاتێ سولەیمانمان مراند هیچ شتێک مردنی سولەیمانی نیشان نەدان بێجگە لە خۆرە و مۆریانەی زەوی کە داردەستەکەی سولەیمانیان دەخوارد کە سولەیمان خۆی دابوو بە سەریدا ئینجا کاتێ سولەیمان کەوت بۆ پەریەکان ڕوون بوویەوە بلدە طیبە ورب غفور سوێند بەخوا بەڕاستی بۆ خەڵکی سەبەء لەو شوێنەی ژیانیاندا نیشانەیەک لەسەر دەسەڵاتی خوا هەبوو دوو باخات لای ڕاست و لای چەپی شوێنەکەیانەوە هەبوو پێیان وترا لە ڕۆزی پەروەردگارتان بخۆن و سوپاسی ئەو بکەن وڵاتێکی پاک و خۆش و پیت و بەرەکەتمان تێخستبوون لە شام، سازاندبوومان چەند شارۆچکە و دێهاتی نزیک لەیەکەوە دیار و ڕێگەی نزیکمان بۆ ڕۆشتن لە نێوان ئەو دێهاتانەدا دانابوو. وتمان پێیان چەند شەو و ڕۆژ بەو ڕێگایانەدا بڕۆن بە ئارامی و بێ ترس. فقالوا ربنا باعد بین اسفارنا وظلموا انفسهم. ئێمەش کردمانن بە داستانێ لە ناو خەڵکدا بیگێڕنەوە. پرش و بڵاومان کردن بە وڵاتاندا بەو پەڕی پرش و بڵاو کردن. بە ڕاستی لەو بەسەرهاتەدا چەند نیشانە هەیە بۆ هەموو زۆر خۆگری شوکرانەبژێر. ولقد صدق علیهم ابلیس ظنه فاتبعوه الا فریقا من المومنین. سوێند بەخوا الا لنعلم من یومن بالآخرة ممن هو منها فی شک وربک علی کل شیء حفیظ و شەیتان هیچ دەسەڵاتی بەسەر ئیمانداراندا نەبوو تەنها بۆ ئەوەی بزاندرێت چێ باوەڕی بە ڕۆژی دوایی هەیە و چێ لەوان دەربارەی دواڕۆژ لە گوماندایە و پەروەردگارت ئەی محەممەد صلی الله علیه وسلم بڵێ هاوار بکەن لەوانەی کە بێجگەلە لە خوا بە پەرستراوتان دەزانین، بە قەدەر هەرە ورد دیلەیەکیان بە دەست نییە نە لە ئاسمانەکان و نە لە زەویدا، وە ئەو پەرستراوانە هاوبەشی خوا نەبوون لە دروست کردنی ئاسمانەکان و زەویدا، وە هیچ یەک لەوان یارمەتی دەری خوا نەبوون. هەتا کاتێ ترس و بیم لە دڵی تکاکاران لادەبرێ، بەهۆی ڕێگە پێدانی شەفاعەت، بە یەکتر دەڵێن، پەروەردگارتان چ بڕیارێکی فەرموو؟ دەڵێن، وتە ڕاستەکەی فەرموو کە ڕێگەدانە بە تکاکردن، وە تەنها خوا بەرزو بڵندو گەورەیە. قل من یرزقکم من السماوات والارض. خۆزگە دەتدی کاتێ ئەو ستەمکارانە ڕادەگیرێن لە بەردەم دادگای پەروەردگاریاندا قسە و تاوان ئاراستەی یەکتر دەکەن، لاواز و ژێردەستەکراوان دەڵێن بەوانەی خۆیان بە گەورە دەزانی لە دەسەڵاتدارەکان، ئەگەر ئێوە نەبوونایە بێگومان ئێمە باوەڕدار دەبووین. هەل یوجزەونە ئیلا ما کانوو یەعمەلوون. ژێردەستە و چەوساوەکان دەڵێن بەوانەی خۆ بەزلزان بوون، نەخێر وانیە، بەڵکو پیلانی ئێوە بە شەو و بە ڕۆژ چەواشەی کردین، کاتێ فەرمانتان پێ دەداین کە بێ بڕوا بین بە خوا و وێنە و هاوبەشانی بۆ دابنێین، فأولئک لهم جزاء الضعف بما عملوا وهم فی الغرفات آمنون وە سامان و منداڵتان شتێک نین لای ئێمە پلە و پایەتان نزیک بکەنەوە مەگەر ئەوەی باوەڕی هێنابێ و کردەوەی چاکی کردبێ، بۆ ئەوانە پاداشتی دوو بەرامبەر هەیە بەهۆی ئەو چاکانەی کە کردوویانە، ئەوان لە کۆشکە بەرزەکانی بەهەشتدا لە ئاسایشدان. والذین یسعون فی آیاتنا معاجزین اولئک فی العذاب محضرون. وە ئەوانەی هەوڵی پوچەڵکردنەوەی نیشانەکانی ئێمە دەدەن وا دەزانن لە دەستمان دەردەچن، وانیە، ئەوانە لە سزای دۆزەخدا ئامادەکراو دەبن. کاتێ بخوێندرێتەوە بەسەریاندا نیشانە ڕوونەکانی ئێمە، دەڵێن، پێغەمبەر صلی اللە علیه وسلم هیچ نییە جگە لە پیاوێک، دەیەوێ بەرگریتان بکات لەوەی کە باو و باپیرانتان دەیانپەرست، وە دەڵێن، ئەم قورئانە شتێک نییە بێجگە لە درۆیەکی هەڵبەستراوی بەناوی خواوە، انه سمیع قریب. بڵێ ئەگەر من گومڕا بم ئەوە زیانەکەی تەنیا بۆ خۆمە وە گەر ڕێنموون بم ئەوە بەهۆی ئەم قورئانەوەیە کە پەروەردگارم بۆی ناردووم بەڕاستی خوا بیسەرو نزیکە. ولو ترى إذ فزعوا فلا فوت وأخذوا من مكان قريب. ئەی محمد صلی اللە علیه وسلم کە بڕوا هێنان و تەوبە کردنە هەر وەکو بە هاوشێوەکانیان کرا لە پێش ئەماندا بەڕاستی ئەوان لە گومانێکی دوودڵ کەردان